ئەڵقەی سێزدە ی بیرەوەرییەکانی عەلی کەریمی بە ناونیشانی، سنوورە ژێرپێخراوەکان، خوێندنەوە و پێشکەشکردنی ڕیاز کاکە، بەرهەمی کەناڵی بەزمی حزوور. بۆ گوێبیستبوون لە دوازدە ئەڵقەی پێشووتری بیرەوەرییەکانی عەلی کەریمی، هەروەها بیست و چوار کتێبی خوێندراوەی دیکەی ئێمە، دەتوانن بگەڕێنەوە بۆ کەناڵی بەزمی حزوور لە یوتووب. لەوێ گوێبیستی تەواوی ئەو کتێبە دەنگیانە بن کە ئێمە پێشکەشمان کردوون بە ناونیشانی بێ هیوابوونی زەبیحی علی کەریمی دەنووسێت لە ئاخر و ئۆخری پاییزی 1970 دا و دوای شەڕی سێمانگە و وەستانی تەقە لە نێوان کورد و تاراندا کردنەوەی مەقەڕەکانی پێشمەرگە و هاتنەوەی سەرکردایەتی حیزبەکان بۆ شارەکانی کوردستان دیار بوو لە کەس شاراوە نەبوو تاران درۆی دەکرد و دیسان خۆی ئامادە دەکردەوە بۆ هێرشی سەر کوردستان بەدوای ئەم ڕووداوانە و کەس بە کەسی سیاسەت و ستراتیژ و بەرنامەی کورد لە بەرامبەر دژمنێکی وەک تاران و هێزی شیعی دەمارگرژ ڕوخساری بێ ئەمەل بوون و نائومێدی بە زەبیحیەوە دیار بوو لە مەدانی شەڕ و سیاسەت و هەڵەشەبوونی نەوەی تازە و دنیای مزایەدە و درۆ و فشەکردن بۆ کوردایەتی کەس حسێبی بۆ پیاوێکی وەک ئەو کە قاڵبووی ژیانی حیزبی و سیاسی و دیبلۆماسی بوو، نەدەکرد. لاوانی حیزبی تودە و دیموکرات زۆریان دیعایە و تۆمەت و ناتۆرە بڵاو دەکردەوە لەمەڕ بەعسی و سەر بە مام جەلال بوونی، زەبیحی. زەبیحی زۆر زوو بە ماوەیەکی کورت کە دوای سی و سێ ساڵ لە پاش ژێکاف و کۆمار گەڕابووەوە مەهاباد، تێگەیشت ئیتر ئەو فەرامۆش کراوە و لە دونیای سیاسەتی منداڵە ورتکە و هات و هاواری حیزب حیزبێنەی سەردەم، جێی نابێتەوە. هەر بۆیە بە هاتنەوەی لە ئالان و وەستانی تەقە خۆی دوورکردەوە و وازی لە دەفتەری مامۆستا شێخ عیزەدین هێنا. خۆی لە نیشتیمان و شاری خۆی غەریب دەبینی. ئیتر دەیزانی ڕۆژهەڵاتی نیشتیمانەکەی ئەو بە بێگانە و نامۆ دەزانێت و شوێنێ بۆ ئەو نییە و دڵیشی زۆرتر لای کۆنەهەوار و دۆستانی گەرمیانی بوو. گەڕایەوە و هەرگیز نەگەڕاوە بۆ کەونە نیشتیمانی خۆی سابڵاغ. فێڵ و تەڵەکەی سیاسەتباز و ترسنۆکی و نەزانی دۆستانی ڕۆژهەڵات تەماح و بەکارهێنانی خراپی کۆنە هاوڕێ و سەرکردەی باشووری هەر هەموو بەیەکەوە زەبیحیان ناردە باوەشی ئەهریمەن و جەلادی زەمانە سەدام حوسێن زەبیحیەک کە بە درێژایی سی چل ساڵ بە تاقی تەنیا لە دەیان بواری دابوو لە سەدان ژێرزەمین و حەشارگە لە ناو قڕ و چڵپاوی کوردایەتیدا ڕۆحی دانابوو بە سەلامەت دەرچووبوو ئەمجارە تەیرە ژیر وریاکەی ژێکاف بە دەندووک پێوە بوو سەریشی لەسەر دانا دەبوو گومانی نەبا و زۆرتری زانیبا هەن کوردی ئێران لەگەڵ عەجەمدا هەستان و دانیشتنیان کردووە و فێربوون لەوان فێڵاویتر و موئامەرەچیتر بن بە درێژایی زیاتر لە حەفتە ساڵ دوای جوانەمەرگ بوونی کۆماری کوردستان ژیانی کوردانی ڕۆژهەڵات دەتوانم بڵێم تەنیا دە دوازدە مانگێک بەهار و ئازادی تێدا بەدی دەکرێت. لە هەزار و نۆ سەد و چل و شەش ەوە بۆ هەزار و نۆ سەد و حەفتا و نۆ ەوە یەک پشوو زیندان و تاریکستانی ساواکی شا بوو بەسەر کوردەوە لە ڕێبەندانی حەفتا و نۆ ەوە شۆڕشی گەلانی ئێران شای دەربەدەر کرد و بۆ کورد بەهاری ئازادییەکەی تەنیا دوو سێ مانگ تا بەهاری هەمان ساڵی خایاند ئەوجار شەڕی سێ مانگە و لە پایزی حەفتا و نۆوە دیسان ئازادییەکی کورت بە بۆنەی دانوستانەوە هەتا هاوینی هەزار و نۆ سەد و هەشتا پێشمەرگە بوون. بە هەڵگرتنی چەک و چوونی شاخم بووم بە شۆڕشگێڕێکی تەواو و بیست و چوار عەیاری حیرفەیی. پێش ئەوەی عەلی بم، کوڕی داک و بابم بم، برای خوشک و برایانم بم، هاوڕێ و هاوشاری شارەکەم بم، پێشمەرگەی خۆبەخش و بیست و چوار سەعاتەی حەوت ڕۆژی هەفتە و ساڵ دوانزە مانگەی گیان لەسەر دەستی کۆمەڵەی شۆڕشگێڕ بووم. پێشمەرگایەتی و کۆمەڵەبوون لای من سیاسەت، مارکسیەت، دین و مەبدەئ، نیشتیمان، کوردبوون، هاوڕێیەتی و هەر هەموو شت، تەنانەت دڵداری و خۆشەویستیش بوون. هەر هەمووی ئەوانە دوای ژیانی پێشمەرگایەتی و کۆمەڵەبوونم دەهاتن. گیانلەبەرێکی ڕۆبۆت ئاسا بووم، هەردەم و لە هەر شوێن ئامادەی فەرمان و ئەرکی حیزبی بووم. نەمدەزانی بۆ؟ زۆر قووڵ نەمدەخوێندەوە لە بۆ بەرنامە و سیاسەت و دواڕۆژی نە تەنیا کورد و کۆمەڵە، بەڵکوو بۆ ژیان و چارەنووسی خۆیشم. نەشە و سەرخۆشی، تفەنگەکەم، جلی پێشمەرگایەتی و سیمرغەکەم بوون. فەرمان و بڕیارەکانی کۆمەڵە لە هەموو ئایەت و دەقێک لام پیرۆزتر بوون. وا تێگەیشتبووم حیزبایەتی و کۆمەڵەبوون پێش نیشتیمان و خاک و کوردبوونیش دێت یادێک لە دڵدارەکەم لە قوژبنێکی هێلانەی دڵمدا جار بەجار کیژۆڵەی قشکاڵی چاوڕەش دووراو دوور و بێ ئیزن و ئاگاداری خۆم چاو شارکی دەکرد سەر هەڵبڕین و چاو لە چاوکردن هەڵڕشتنی دەردی دڵ گەیاندنی سۆز و عشق تەنانەت بە تاکە وشەیەکیش ناردنی نامەیەک، ڕاوەستان و نیگایەک و چرپەیەک، هەموو ئەوانە لە مەحاڵ مەحاڵتر بوون. هەموو چرکە و ساتێک دڵەخورپەی ئەوەم بوو داواکاری زۆرە، بە زۆر یان بە مەیلی خۆی بە شووی بدەن و هەرگیز بە ئاگری دەروونی من لە عیشقی خۆی پێ نەزانێ و وەک ڕووداوێکی نەخوازراو کۆرپەی ئەڤینم لە ناکاو و بەبێ ئیشارە و هیچ مەبەستێک لەبەر ترسنۆکی و شەرم لە دار و بەردی شارەکەم و سەرنەویکردن بۆ کلتوور و داب و نەریتی مەردی و پیاوسالاری مڕدار ببێتەوە و لە کەلاوەکانی ناو شارە دێیەکانی ئەڤینداری لە مەڕ مەملەکەتی خۆم بە ئاه و ناڵەی بێ فریاد ڕەس لە ژێر خەروارێ زوڵم و بێدادیدا لە گۆڕ بندرێت تەنانەت وەک چیرۆکی مەم و زین و ئەوانی تریش دوو دێڕە شعر یان بەیتیشی پێ ڕەوا نەبینن موستەحەق بووم گەر ئەوەم بەسەر هاتبا ڕاستە شەرم و حەیا و مەردانەگی لە ئارادا بوو بەڵام خۆ ئازایەتی و بوێریش هەر دەم هەبووە بیر دەکەمەوە لە لایەک ترس و لە لایەکی دیکەوە لووت بەرزی و قسەی پیاو لە عەرز کەوتن هەرگیز بواری نەدەدا تاقە هەنگاو بچمە پێش و هیچ نەبێت مافی ئەوەی پێ بدەم ئاگادار بێت کەسێک هەیە شەو و ڕۆژ دەسووتێ و دەتوێتەوە لە پێناو تەنیا نیگاه و زەردەخەنەیەکی ئەودا پێشمەرگەیەکی گەڕۆک لە کەشوهەوای ئازادی سیاسی پێشمەرگە لە ناوشار بە کێشێکی پەنجا بۆ پەنجا و پێنج کیلۆیی بە دەموچاوێکی ناسک و جوان و منداڵانە نێوبانگی ئازایەتی بە سیمرغ و جلی خاکی بە شەدە و مشکیەوە جووتێک عینەک جوانترین کڵاشینکۆفی باجەڕی مزەلی و دەمانچەی نێرگانی قوڵەوە لە زۆربەی هەرە زۆری شار و گوند و ناوچەکانی کوردستان بە عەلی کەریمی عەلی کوێر و عەلی ژاپۆنی ناسراو بووم. لە پاییزی حەفتا و نۆوە تا هاوینی هەزار و نۆ سەد و هەشتا لە ماوەی ئەو حەوت هەشت مانگەی شەڕوەستان و دانوستان و بوونی مەقەڕاتی پێشمەرگە و حیزبەکان لە ناو شارەکاندا بە چەند هۆکاری وەک توندوتۆڵی شۆفێری شارەزا، متمانەی سەرکردایەتی، سەڵت بوون و چەند هۆکاری دیکە بە کردەوە بووم بە پێشمەرگەیەکی گەڕۆک و جۆکەر بە دەست سەرکردایەتی کۆمەڵەوە. لە مانەوە لە مەقەڕی ئاغەڵان، دروستکردنی زیندانی مەرکەزی کۆمەڵە لە بەردەسووری لای سەردەشت، چوون بۆ تاران بە نهێنی، ئامادەین بۆ لێدانی بانق لە تاران، هەروەتر لە سنە و دزڵی و مەریوان، توریوەر و حەسەنئاوا و کێلانە و مەلکشان و کانیمشکان، گەردەنەی گاڕان، چوارڕێیانی چاپان، سەقز و فەیزوڵڵا بەگی و تورجان، تیکانتەپە و ساینقەڵا و تیکاب، دیواندەرە و سەراوکەلیخان، بانە و سەردەشت و ڕەبەت، دارساوێن و شندڕە، سیسێر و نەستان، تەنگەی گرژاڵ و خانێ و چیانە، کێلەشین و دەشتی قوڕێ، ترکەش و جانداران و مەنگۆڕان، لە ئالان و بێتووش و بێژوێ و دەرماناوێ، لە شنۆ و سۆما و برادۆست، لە ڕەزاییە و شیرینبڵاغ و حەیدەرابات، نەغەدە و سندووس و محەممەدیار، چۆمی مەجیدخان و شامات و شاروێران و زۆر شوێن و مەڵبەندی ڕۆژهەڵاتی کوردستان گەڕام بە ئاژۆتن و بە پێیان. بە شەڕ و کەمین، بە بریندار و مەیتی هاوڕێ بە کۆڵەوە، دەیان چەکی گیراو بە شانەوە، بە ڕیزێک دیلەوە، بە شاخ و دۆڵانەوە، بە نانە ڕەقە و زکی برسی، بە چاوانی خەو تێزڕاوەوە، بە شان و پیلی شەکەت و قاچ و ڕانی گیراوەوە، بە خورپەی دڵ و نێوکی کەوتووەوە، بە ئەژنۆی شکاو و کۆچی یارانەوە، بە سروود و گۆرانی بە هەناسەی سارد و گەرمەوە گەڕام و قاڵ بووم لە کوورەی خەبات و گەورە بووم لە ئامێزی خۆشەویستی و فەرهەنگی کوردەواری و هەواری باسەفام. کەشی مەهاباد کەش و هەوای سیاسی شارەکان و بە تایبەت مەهاباد بە هۆی دانوستان و هاتوچۆی زۆری خەڵک و وەفد و ڕۆژنامەنووسان و حیزبگەلی سیاسی زۆر دەگمەن و ناوازە بوو. زیاتر لە دە پازدە حیزب و ڕێکخراوی سیاسی و مەدەنی مەقەڕیان هەبوو لە کورد و غەیرە کورد، حیزبی دیموکرات، کۆمەڵە، چریکی فیدایی، ئیتیحادی کۆمۆنیستەکان، پەیکار، یەکێتی لاوان، پێشگام و تا دوایی، دەیان بۆتکەی ڕۆژنامەفرۆشان دیمەنی ناو شارەکانیان بە چەشنێک بارگاوی و بە سیاسی کردبوو، ئەستەم بوو تەنانەت بێگانە و غەیرە کوردێکیش ڕێی کەوتبایە چوارڕێی ئازادی، تەداخول و دەمەتەقێیەکی حیزبایەتی و سیاسی نەکردبایە دیموکرات و تودە بە هات و هاوار و نووسینی گەورەکراو لەسەر دیوار و جادەکان کۆمەڵەیان بە ئەمریکایی ئاژاوەچی و چەپڕەو و توندڕۆ ناوزڕاو دەکرد کۆمەڵەیش حیزبی تودەی بە خائین و دیموکراتیشی بە سازشکار و بەعسی بوون تاوانبار دەکرد چریکی فیدایی ئاهەنگی چوونە ناو حکومەت و ناسینی خومەینی بە دژە ئیمپریالیستی دەژەنی و ڕێگەی خۆش دەکرد تەسلیمی کۆماری ئیسلامی ببنەوە. ململانێی کۆمەڵە و دیموکرات لە دانوستانەکاندا حیزبی دیموکرات لایەنگری سازان و شەڕنەکردن لەگەڵ تاران بوو. کۆمەڵە دژی سازش و لێقبوڵکردن بوو. دەیگوت ماهیەتی کۆماری ئیسلامی ئەوە نییە هیچ مافێک بۆ ئازادی و مافی گەلان دەستەبەر بکات و دیموکرات گومانی هەیە و کۆماری ئیسلامی نەناسیوە دیموکرات خۆی بە حیزبی یەکەم و پاشماوەی کۆمار و قازی محمد دەزانی و بەلایەوە ئاسای و ڕەوا بوو حاکمی یەکەمی کوردستان بن کۆمەڵەیش خۆی بە نوێنەری چینی زەحمەتکێش و هەژار دەزانی و دەیگوت هەموو خوێندەوار و کرێکار و جوتیارم لەگەڵە هەردوولا ئەم ئیدیعایانەیان بەبێ پشت بەستن بە هەڵبژاردن و ڕاپرسی دەکرد کۆمەڵە تەنیا بە شەڕی سێ مانگە و زەقکردنەوە و هەڵگرتنی درووشمی خەباتی چەکداری لە ماوەیەکی کەمدا توانیبووی بە هەزاران ڕۆشنبیر و خوێندکاری زانکۆکان و خەڵک لە خۆی کۆبکاتەوە و هێزی پێشمەرگە بۆ خۆی چێبکات و قەرە لە قەرەی حیزبێکی کۆنی وەک دیموکرات بدات لە لایەکی تریشەوە مامۆستا شێخ عیزەدین وەک ڕابەری دینی خەڵکی کورد بە ئاشکرا و بە کردەوە پشتیوانی لە کۆمەڵە دەکرد. ئەوە وای کردبوو کۆمەڵە ببێتە سەرئێشەیەکی گەورە و ڕەقیبێکی تەواو بۆ حیزبی دیموکرات، بۆیە ڕۆژانە بەریەککەوتن و شەڕەجنێو و بەیاننامە لە هەردوو لاوە لە ئارادا بوو، سەرانی حیزبی دیموکرات بە هیچ کلۆجێک بۆیان هەزم نەدەبوو کۆمەڵەیەک بە قەولی خۆیان هەر هەموویان بە مەنجەڵێک دۆڵمە تێر دەخۆن چۆن لە ناکاو بووەتە ئەم مڵۆزمەی خەوی لە چاوان زڕاندوون و بەربەرەکانی لەگەڵ حیزبدا دەکەن هەر بۆیە بە تایبەتی لە مەهاباد کە بە لانکە و مەکۆی حیزب دادەنرا بۆیان زۆر قورس بوو بوونی کۆمەڵە بێتە قبوڵکردن حسێبیان بۆ بکرێ و لەسەر مێزی دانوستان گوێیان لێ بگیرێ یان لە حاکمیەتی شاردا بەشدار و خاوەن ڕابن. شورای نیزامی مەهاباد هەرچەند بەهۆی چەمکگەلی وەک ئازادی و دیموکراسی و کراوەیی فەزای سیاسی و میدیایی ئێرانی و جیهانی لە کوردستاندا بەرپرسانی حیزب دەست و پێیان بەسترابوو هەموو شتیان بۆ نەدەچووە سەر بە دەیان و سەدان ڕۆشنبیر و خوێندکار ڕۆژانە هێرشیان دەکردە سەر و بەر ڕەخنەیان دەدان و تێگەیشتبوون سەردەمی تێخوڕین و خەڵک بەهێند وەرنەگرتن دوایی هاتووە بەڵام دیسان لە بەکارهێنان و ڕووبەڕووکردنەوەی خەڵکانی شەلاتی و سەرسەری و چەقۆکێش و بێ ئاوەز و دوور لە نەزاکەت و ئەدەبی ناو کۆمەڵگە بەرامبەر بە لاوانی خوێندەوار و خەڵکانی خاوەن فەرهەنگی شارستانی و حەیابەخۆ دەستیان نەدەپاراست. شورای نیزامی شاری مهابادیان دامەزراندبوو. پڕ بوو لەم بابەتە خەڵکە. کۆمەڵێک شارلاتان و هەتیوباز و چەقۆکێشی بەر دەرگای سینەماکانی زەمانی شا، کۆنە گروهبان و ڕوکنی دووی ئەرتەش بە ناوی پیرۆزیی پێشمەرگەوە کە باوی تازە بوو بۆیان لە ژێرناوی شورای نیزامی شار لە مەهاباد و دەوروبەری دامەزراندبوو تەنیا بۆ چاوترساندنی هەوادار و لایەنگرانی کۆمەڵە و پەیکار و ڕەزمەندەگان و ئەم خەڵکانەی دەستیان لە ڕەخنە لە حیزب هەڵنەدەگرت کۆمەڵێک خەڵکی گومانلێکراوی سەر بە حیزبی تودەیان لە یەکێتی لاوانی حیزبی دیموکرات کۆکردبووەوە، خەریکی نووسین و کاری نەزەری بوون لەسەر کۆمەڵە، کە گۆیا ئەمریکا و سی ئای ئەی دروستیان کردووە، کەچی هەموو ئەوانە دواتر لە ژێرناوی کۆنگرەی چوار و تودەیی بوونە پیاوی خومەینی و لە بەرەی دەوڵەت بە بیانووی دژە ئیمپریالیست هەرچی خراپ بوو کردیان دژی جوڵانەوەی بەرگری گەلی کورد و پێشمەرگە لە ڕۆژهەڵات. مامە غەنی هاتەوە. لە نۆزدەی مانگی دووی هەزار و نۆ سەد و هەشتا دا حیزبی دیموکرات لە ناوەڕاستی شاری مەهاباددا کۆنگرەی چواری خۆی بە فراوانی و خەڵکی تازەی بە حیزبی کراو بەست. غەنی بلوریان کە زیندانیی سەردەمی شا بوو، لە سەردەمی شۆڕشی گەلانی ئێراندا ساڵێک پێشتر دوای زیاتر لە بیست و یەک ساڵ ئازاد کرابوو. زۆر خۆشەویست و خاوەنی هەژموونی و کەسایەتی و کارێزمایی بوو. کاتی ئازادبوونی هەموو خەڵکی سابڵاغ هاواری دەکرد مامە غەنی هاتەوە یاخوا بەخێر بێتەوە. ئەو زۆر زوو کەوتە بەر ڕق و توڕەیی خەڵک بەهۆی هەڵوێست و لایەنگری کردنی لە حیزبی تودە. تەنانەت وای لە خۆی کرد خەڵک و منداڵ لەسەر جادەکان هاواریان دەکرد مامە غەنی هاتەوە یاخوا بگیرێتەوە لە کۆنگرەی چواردا دکتۆر قاسملوو بە ڕەقیبی خۆی دەزانی و گەر مامە غەنی خۆی ویستبای و چاوی لە ئەندام پەڕلەمانی ئێران نەبوایە بێگومان پێش قاسملوو دەکەوت و زۆربەی دەنگی کۆنگرەی دێنا. قاسملوو دەیزانی مامە غەنی هیچی لە باراندا نییە و ئەم بیست و چەند ساڵەی زیندان نە تەنیا لە بواری خوێندنەوە و تیۆری و ڕۆشنبیری هیچ فێر نەبووە بەڵکوو دیموکرات بوونەکەشی دوای تودەی بوونی دێت. بە وەبەرخستنی تەماحی چوونی پەڕلەمان، مام غەنی شەڕی سکرتێربوونی لە کۆنگرە لەگەڵ قاسملوو دا نەکرد و سازی سازش و چوونە ژێڕ کێفی خومەینی لێ دەدا و لە ژێر چاودێری و تەکلیفی سۆڤیەت و کرملێن بوونە لایەنگری تاران و کۆماری ئیسلامی و دژی خەباتی پێشمەرگە لە ڕۆژهەڵات وەستانەوە. ئەوە بۆ قاسملوو گەورەترین دەستکەوت بوو کە نەیارێکی بەهێزی وەک غەنی بلووریان ئاوا بە ئاسانی و لە ڕووی نەزانین و گەمژەییەوە خۆی بخاتە دەرەوەی بازنەی دەسەڵاتداری حیزب، بە کۆنگرەی چوار و ڕێبازی تودەیی بوونی غەنی بلوریان هەرچی تودەیی ناو حیزب بوو هەر لە کۆنەوە تا ڕۆژی کۆنگرە بە کۆن و تازەوە لە حیزبی دیموکرات هاتنە دەر یان وەدەرنران تەنانەت بە مامۆستا هێمنیشەوە هەرچەند مامۆستا هێمن دواتر خۆی لە تاقمی حەوت کەسی واتە پەیڕەوانی کۆنگرەی چوار کە دواتر بوونە تودەیی جیا کردەوە و چوو لە ڕەزاییە دانیشت و سەرپەرشتی گۆڤاری سروەی دەکرد قاسملوو بە یەک شەو. لە کۆنگرەی چواردا قاسملوو زۆر زیرەکانە لە کەشوهەوای ئازادی سەردەم کەڵکی وەرگرت و بە شەو و ڕۆژێک بە دەیان خەڵکی بەبێ ڕابردوو بناوانی کردە ئەندامی حیزب و بە تەماحی پۆست و گەیاندنیان بە سەرکردایەتی و دواتریش گەیشتن بە دەسەڵات خۆی لە کۆڵ زۆربەی ئەو کۆنە دیموکراتانە کردەوە کە هەردەم بۆی سەرئێشە و موشکیلە بوون. قاسملوو توانی بە چەکی دیموکراسی کە خۆی بە یەک شەو دروستی کرد هەرچی نەیار و دەستەمۆنەکراوەکانی خۆیەتی بێدەنگ بکات یان دەریان پەڕێنێت و جێگەیان بە جەماعەتێکی گوێ لە مست بێ ڕابردووی حیزبی و سیاسی ئەرتەشی و پاشەڵپیس چاو لە پۆست و پایەبڕی و بە وەعد و وەعیدان پڕ بکاتەوە ئیتر بە ئامڕاز و کەرەستەی دیموکراسی و دەنگدان دیکتاتۆری حیزب و سکرتێر دابین کرا. ماوەی هەشت مانگەی تەقە وەستان لە پاییزی هەزار و نۆ سەد و حەفتا و نۆ بۆ هاوینی هەزار و نۆ سەد و هەشتا فەزای سیاسی و کۆمەڵایەتی کوردستان ڕۆژانە بارگاوی بوو بە هەواڵی لەناکاو وردە شەڕ و جوڵەی هێزەکانی حکومەت لە پایەگا و ناوەندە سەربازی و پادگانی ناو شارەکان کێشە و کێبەرکێی هەواداران و حیزبەکان جیاوازی تێڕوانین لە دەستەی نوێنەرایەتی خەڵکی کورد کێشەی دەسەڵاتداری لە شار و لادێکان هاتوچۆی پێشمەرگەی باشوور و پێشگرتن بە پێشمەرگەکانی یەکێتی لەلایەن حیزبی دیموکرات و داوای ئیجازە وەرگرتن و بەرگری لێکردنیان لەلایەن کۆمەڵەوە هاتوهاواری هەڵبژاردنەکانی پەڕلەمانی ئێران لە دەستپێکی بەهاری هەزار و نۆ سەد و هەشتا و کاندیدێکی زۆری کورد لەلایەن حیزبە سیاسیەکانەوە بانگەشەی گرژاوی و کێبەرکێی ناسالم هەر هەموو ئەوانە و دەیان دیاردەی نوێی سیاسی و کۆمەڵایەتی دوای گۆڕانی ڕژێمی پاشایەتی و هاتنەکایەی ژینگەی شۆڕشگێڕی دنیا و فەزایەکی پڕ لە سەیر و سەمەرەی خولقاندبوو. ڕێککەوتنی سەرزارەکی دەستەی نوێنەرایەتی خەڵکی کورد لەگەڵ حکومەتی ئێراندا ڕێککەوتنێکی سەرزارەکیان کردبوو کە جموجوڵی سەربازی نەکرێت و پادگانەکان و بنکەکانی سەربازی حکومەت بەهێز نەکرێن. تەنیا بۆ ڕاگواستنی خۆراک و نەخۆشی و ئیجازەی پشوو بۆ سەربازەکان نەبێت، حکومەت هەر لە دەستپێکی دانوستان دیار بوو خەریکی فێڵ و کات کوشتنە بۆ بەهێزکردنی خۆی، بۆیە زۆری هەوڵ دەدا پادگان و بنکەکان بەهێز بکات و بۆ شەڕ ئامادەیان بکات، ئەم کارەی بە یارمەتی ئەو باڵەی حیزبی دیموکرات دەکرد کە لێیان نزیک بوون. تاقمی حەوت نەفەری پەیڕەوانی کۆنگرەی چوار کە تودەیی بوون و لەناو حیزبدا هەردەم بە تەمای سازش و خۆ تەسلیمکردن بە کۆماری ئیسلامی بوون ئەم کارەیان بۆ حکومەتی تاران دەکرد تەنانەت دەیانگوت با خودموختاری واز لێ بێنین و مامە غەنی شتێکی تری هێنابوو بە ناوی خودگەردانی لە جێی خودموختاری کە تاران پێی حەساس بوو. باڵی تودەی حزب کە ئەو کات بە ڕابەری مامە غەنی بە ئاشکرا جیا نەبووبوونەوە، بە کردەوە و نووسین سازی ناسازی تەسلیم بوون و چوونە بن باڵی خومەینیان دەژەنی و دووبەرەکییەکی تەواو و ئاشکرایان بە تایبەت لە نێوان ڕیزەکانی حیزبی دیموکرات بە گشتی لە نێوان هەموو خەڵکی کوردا ساز کردبوو. مینەی کاکە سواریان سواری گوێدرێژ کرد. لە ئەنجامی ئەم ناپاکی و سازشی تودەییەکانی ناو حیزبی دیموکرات لە سیناریۆیەکی زۆر قێزەون و دوور لە حورمەت بۆ عێل و عەشیرەیەکی گەورەی وەک مەنگوڕ بە بێ ئاگاداری و سەربەخۆ مامە غەنی و تاقمەکەی بە فێڵ و تەڵەکە لە ڕووی سادەیی و بێ سیاسەتی مینەی کاکە سواری ڕابەر و خۆشەویستی عێلی مەنگوڕیان فریودا و بە تەماحی چەند بڕنە و تفەنگە شکاو بردیان بۆ ڕەزاییە و لەگەڵ ئاخوند حەسەنی نوێنەری خومەینی و ئیمامی جومعەی ڕەزاییەدا دایان نا و هەر لەوێ کردنی بە جاش و لاپەڕەیەکی پڕ لە شەرمەزاریان لە ماوەی چل ساڵی ڕابردوودا بۆ خۆیان و عێلی مەنگوڕان تۆمار کرد. ئەوە بوو بە هۆی ئەوەی بەشێکی هەرە زۆری عەشیرەت و تایفەکانیان بە خڕی پاڵ بدەنە دەوڵەت و جاشایەتی بۆ بکەن. دوای ئەوەی بە فێڵ و فریودان تفەنگیان پێ وەرگرتن، دواتر باڵەکەی تری حیزب و خەڵک هێرشیان کردە سەر مەنگوڕان و مینەی کاکە سوار و چەند کەسیان گرتن و سواری کەریان کردن و تەماتە و هێلکە و دار و بەردیان پێدا دەدان و دەیانگێڕان. بە کوردی ئابڕوویان بردن. لە ئەشکەوتێکدا حەمەدەمینیان قانگدا. ئیتر ئەوە بە یەکجاری وای لێ کردن بە پانەوە ببنە جاش و هاوکاری حکومەت بکەن. جارێکیان دوای دەستپێکردنەوەی شەڕ و چوونەوەمان بۆ شاخ بۆ جاری دووەم و ئاخر مەقەڕمان لە حاجیاڵی کەند بوو سیامەند کوڕی کاک سولەیمان معینی کە پێشمەرگەی کۆمەڵە بوو لە دایکەوە خزمایەتی لەگەڵ مەنگوڕدا هەبوو زۆر لایان خۆشەویست بوو گوتی من گوڕە جاشەکان و حەمەدەمینی کاکە سوار ڕایان سپاردووە بچم بیان بینم فکری لێکرایەوە و ڕێوشوێن دانرا سیامەند گوتی، ئەوانە لەسەر قسەی خۆیان زۆر پیاون و خیانەتمان لەسەر مێزی گفتوگۆ لێ ناکەن. من و کەریم ئەفسەر دلێر کە خۆی مەنگوڕ بوو پێشمەرگەی کۆمەڵە بوو لەگەڵیدا چووین. بە نیوەشەو لە گەڕەکی مەجبورئاوای سابڵاغ لە ماڵێک دانیشتین. لەگەڵ سیامەند ڕێک کەوتن بەشێکیان بچن بۆ ناو حیزب و مینە و جەماعەتێکی تر بێنە ناو کۆمەڵە. دوای ماوەیەکی کورت مینە لە خانێ لە شەڕی پێشمەرگەی دیموکراتدا کوژرا و پلانەکەی سیامەند ئیتر سەری نەگرت. قافڵەی ئەرتەش بەرەو مەهاباد. لە کردەوەیەکی دیکەی ئەم تاقمی حەوت کەسیەدا پیاوێک هەبوو بەکاریان دێنا بۆ هەرچی ئیشی قێزەون و دووبەرەکی لە ناو کوردەکاندا. خەڵکی سابڵاغ بوو زەمانی شا گروهبانێکی زۆر بێزراو و لە ناو ئەرتەشدا ڕوکنی دوو بوو. ئەم بەشەرە لەناو ئەرتەشدا زۆرتر کاری ساواکی دەکرد. دوای شۆڕش و هاتنەوەی حیزبی دیموکرات بە یەک شەو سەد و هەشتا دەرەجە گۆڕا و بوو بە حیزبی و خۆی بە خەبیری نیزامی لەناو حیزب ناساند. کەم کەسم پێشک دەهات تەنانەت لەناو حیزبیشدا خۆشیان ویستبێت. بۆ ئەو هیچ موهیم نەبوو شا ڕۆیشتبوو حیزب هاتبوو. ڕۆژێک لە سەردەمی ماوەی دانوستان لە مەقەڕی کۆمەڵەدا کێشک بوو ڕەحیم بابا تاهیری لە ئەمریکاوە هاتبووەوە ببێتە پێشمەرگە دانیشتبووین یەکێک هات و بە هاوار گوتی ئەوە بۆ دانیشتون خۆ ئەرتەش گەیشتە سێڕای نەغەدە بە تەنیا لەگەڵ ڕەحیم سوار بووین و لێم خوڕی بەرەو جادەی ڕەزاییە نزیک سێڕای نەغەدە بینیمان ستونێکی گەورە و دوور و درێژ دێت و ئەم پیاوە لە پێشی پێشەوە لە زیلێکدا دانیشتووە و ستون بەرەو مەهاباد دەبات نیوەڕۆ بوو لە بەرپرسان کەس لە مەقەڕ نەبوو سەربەخۆ بڕیارماندا بچین بۆ مەدرەسەکان و ناو بازاڕ خەڵک ئاگادار بکەین کە بە چاوساغی حیزبی دیموکرات ئەوە ستون بەرەو مهاباد دێت لە هونەرستانی سەنعەتی کوڕان دەستمان پێکرد من هیچ هۆشم نەبوو جلی پێشمەرگانەم دەبەردایە و تفەنگم بە شانەوەیە یەکسەر چوومە دانە بە دانەی پۆلەکان و گوتم ئەوە حیزب ستونی هێنا ئیتر دواتر مەدرەسەی کچان و کوڕان و سێ چوار دەبیرستانی گەورەی سابڵاغمان لە ماوەیەکی زۆر کورتدا وروژاند و خۆمان یەکسەر گەڕاینەوە بەرەو جادەی مەهاباد ڕەزاییە. لەم ماوە کورتەدا کۆمەڵە مەفرەزەیەکی ناردبوو بەرەو مەحموودکان لە دەروازەی شار و چاوەڕوان بوون ستوون بگات. شەهید ڕەحیم قادری، سیامەند موعینی و سولەیمانی مودەڕەسی و دە بۆ دوازدە پێشمەرگەی دیکەی کۆمەڵە لەوێ چاوەڕوان بوون. وتم خەڵکمان ئاگادار کردووە و مەدرەسەکان وەڕێکەوتوون بۆ ئێرە زۆریان پێ باش بوو کە خەڵکمان بەشداری پێ کردووە ستون بە چاوساغی ئەم پیاوە لە مەحمودکان و دەروازەی شار نزیک بووەوە چوینە پێش و وەک کۆمەڵە گوتمان بۆتان نییە بڕۆن ڕێککەوتن کراوە جموجوڵی ئەرتەش نەکرێت ئەم چاوساغی دیموکرات لە فەرماندەی ستونەکە پێداگرتر بوو کە دەبێت ئەم ستونە ببات بۆ پادگان ڕێک لەم کاتەدا کە شەڕە قسە بوو لەگەڵ ئەم بەناو بەرپرسەی دیموکرات بە هەزاران کەس بە دروشم و هتاف کێشان و دەرکەوتن کاک سدیق جیهانی کە لە خۆپیشاندانەکاندا دەنگێکی بەرزی هەبوو زۆر چالاک بوو کارمەندی هونەرستانی سەنعەتی بوو هەموو تەلەبەکانی پێش خۆی دابوو دەیگوڕاند و هاواری دەکرد سازشکار سازشکار دیموکرات سازشکار ئیتر لە ماوەیەکی کورتدا هەموو ئەوانی تریش گەیشتن و سنگیان هێنایە بەرامبەر ستوونەکە سدیق هاواری کرد هەموو لەسەر جادەکە ڕابکشێن لە پێش ستوونەکە، با بەسەر جەستەماندا بڕۆن. هەرچی سووکایەتی و جنێو بوو بەم بەناوبەر پرسەی حیزب درا. گوتیان لە پشتەوەڕا خەڵکی وسووکەند و ئیندرقاش هاتوون و خەریکن ستوونەکە لەگەڵ چەند پێشمەرگەی دیموکراتدا تاڵان دەکەن. زۆربەی پێشمەرگەکانی حیزب لەگەڵ هاتنی ستوون و بەهێزکردنی مۆڵگەکانی ئەرتەش نەبوون و زۆریشیان ڕق لەم گروهبانەی زەمانی شا و تازە بە حیزبییە دەبووەوە. لە ماوەیەکی کورتدا ستوون بە دەستی خەڵک تاڵان و تەفروتونا کرا. لە ئاخردا ئێمە پێشمەرگەکانی کۆمەڵە تەنیا یەک تفەنگی یوزیمان دەست کەوت. چاوساغەکەی حیزب کە بە قەڵافەت سێ هێندەی من دەبوو، لە حەیبەتان و لە داخان پەلاماری دام و دەستی لە ملم قایم کرد و هەڕەشەی کوشتنی لێ کردم. سیامەند و سولەیمان مودەڕەسی هاتن گوتیان، خوێڕی، بکشێوە بە خاتری براکەت کە پێشمەرگەی کۆمەڵەیە نەبێت هەر لێرە بە دەستی ئەم خەڵکە توڕەیە لە ناو دەچیت لە شەرمەزاری و ترسی لێدانی خەڵک ون بوو نەمانزانی چی بەسەر هات باڵای سولەیمان مودەڕەسی لەوی کورتی نەدەهێنا بە سەریدا نەڕاند و گوتی ئای فڵان کەس هەموو کەس ڕابردوو فایلی خوێڕێتی و ترسنۆکی و شاپەرستی تۆ دەزانێت لە پێش چاوم گوم نەبیت ئیتر خاتری براکەیشت ناگرم باوک و برایەکی هەبوو سەعید گەوهەری هاوڕێی هەموومان بوو، بەداخەوە دواتر وەک پێشمەرگەی کۆمەڵە زۆر قارەمانانە شەهید بوو، هەموو جار شەرمی دەکرد و زۆری پێ عەیب بوو کە دەیانگوت فڵانی برایەتی، هەرگیز نەیدەدواند و زۆر جار باسی سەرسەرێتی و زوڵم و لێدانی لە خوشک و براکانی بۆ دەکردین، کە برا گەورە بووە و بووەتە مایەی نەنگی بۆ هەموو ئەندامانی ماڵەوە لە سەردەمی گروهبانبوونی لە حکومەتی شادا پاراستنی پارتی بۆی چاپ کردووە ئەو ئێوارەیە بە یارمەتی خەڵک پێشمان بە ستونی ئەرتەش گرت کە بۆ بەهێزکردنی پادگانی مەهاباد دەچوو ئەم چاوساغە سەر بە باڵی غەنی بلوریان لە ناو حزب لە سەردەمی شەڕی کۆمەڵە و دیموکراتدا بوو بە ڤاڵانژ و مریدی قاسملو دواتر چوو بۆ سوید و نزیک بووەوە لە بارزانی و پارتی لەم ساڵانەی دواییدا گوتیان کتێبی نووسیوە و پاراستنی پارتی بۆی چاپ کردووە ئەم ڕووداوەی باس کردووە تەواو بە پێچەوانەوە و تێکەڵ و پێکەڵ لەگەڵ ڕووداوێکی ڕۆژی پێشتر لە بەردەم شیرکەتی نەوتی سابڵاخ من نەمدیوە و گۆیا هەڕەشەی لە من کردووە و یەکسەر هەڵاتووم. ڕەنگە خوێنەر بپرسێت ئەی کەوا بوو بۆچی ستوون تێک و پێک شکا و تەنانەت بەتانییەکیشیان بۆ دەرنەچوو؟ ئەدی هەر بۆ سبەی ڕۆژی دوایی ئەوە حیزبی تودە و کۆنگرەی چوار نەبوون بەیانیان لەسەر کۆمەڵە و عەلی دەرکرد و بە هۆکاری چەککردن و تاڵانی ستونیان ناساند ئەوەندەیان لە ناوشار و بە گەورە نووسی هات و هاوار کرد کۆمەڵەیان مەجبور کرد بۆ ڕازی کردنی مەدرەسەکان و خوێندکاران لە خۆی کاک سولەیمان خوڕەمی یەک لە بەرپرسانی کۆمەڵە لە مەهاباد لەگەڵمدا بێت و بچین بەرامبەر خوێندکاران لە هەموو مەدرەسەکان داوای لێبوردن بکەم لەبەر ئەوەی بە چەکەوە چوومە ناو مەدرەسەکان ئەوە بۆ من زۆر ناخۆش بوو بەڵام بۆ ناوبانگ و خۆشەویستی کۆمەڵە لە ناو خوێندکاراندا کردم هەرچەندە کۆمەڵە دەبوو ئەم فشارەی حزبی دیموکرات و تودەییەکان قبوڵ نەکات چوونم بۆ مەدرەسەکان و داوای لێبوردن لە خوێندکاران ئەوەندەیش خراپ نەبوو لێیان تێگەیشتین کە زۆربەیان هاتن و بەشداریان بۆ سەر جادە و ڕاوەستانیان بەرامبەر ستوونی ئەرتەش بە سەرکەوتن دەزانی ئەوان کردەوە و ڕای ئێمەیان زۆر پێ باش بوو، بۆیە هەر هەموویان یەکسەر بە قسەیان کردین و هاتن و بەڕاستی ئەوان نەبان شەڕێکی ناخۆش و دەستەویەخە لەگەڵ ئەرتەش و ئەم کابرایەی چاوساغ دەخولقا هەموو جارێک و لە هەموو ڕووداوێکدا کە خەڵک بە پانەوە موداخەلە و بەشداری دەکات لە بەرژەوەندی میللەت تەواو دەبێت. دوای ئەم ڕووداوە و سەرکەوتنی خەڵک لە تێکشکان و نەهاتنی ستوون بۆ پادگان، خەڵک زۆر چالاکتر بوون و بەلایانەوە زۆر گرنگ بوو ئەرتەش لە پادگانەکان و مەکۆکانیان بەهێز نەکرێن و ئەو چاوساغەیش ئەوەندەی دیکە بێزراو و بێحورمەتتر کرا. ئێستەیش بەداخەوە وەک زۆری تر پیسایی ڕابردووی خۆی بە خۆقایمکردن لە پشت بارزانی و پارتی بە خەیاڵی خۆی دەشواتەوە و وا خۆی لە هەولێر و سوید وێنا دەکات لە هەر بارزانییەک بارزانیترە و خەڵاتی بارزانی لە سنگی خۆی هەڵواسیوە و ڕۆژ تا ئێوارە فشەی پێوە دەکات دەرسمان لە مێژوو وەرنەگرتووە بەداخەوە یەک لە تایبەتمەندەکانی شۆڕش و ڕاپەڕینی بە کۆمەڵ ئەوەیە خەڵکی نەشیا و هەلپەرست دێنا ڕیزی شۆڕش و و دوای نیازە گڵاوەکانی خۆیان لە ژێر ناوی شۆڕشگێڕی دەکەون بەبێ ئەوەی هیچیان لە باراندا بێ و خاوەنی هیچ مەبدە و بیر و باوەڕێک بن بە کورتی زۆربەی ئەم کەسانە شۆڕش و شۆڕشگێڕی تەنیا بۆ تاکی خۆیان بەکاردێنن هەرگیز خۆ لە هیچ ئاوێکی خوڕێن نادەن کە بوار نەدا خۆ لە هیچ ئاورێک نزیک ناکەنەوە کە بسووتێنێت و فرسەت بە هیچ گولەیەک نادەن گەر بزانن دەیان بڕێت و دەیان کوژێت بەجێی ئەمانە وەستای ماستا و پێڵگوتن و خۆ نزیککەرەوە و خۆ تێخزاندن لە بەرپرس و بارەگا و دیوەخانی کاربەدەست و سەرۆکەکانن لە زۆربەی جاران و ئەزموونەکانی جیهان بەداخەوە ئەوانە بەروبووم و دەستکەوتەکانی سەرکەوتن دەخۆن و ملی لێ ئەستوور دەکەن و ئەوانەی بە حەق خەباتیان کردووە و بە ماڵ و کەسوکارەوە لە خزمەت شۆڕشدا بوون یان شەهید بوون و بریندار و کەمئەندام یان ئەوەتا لە سبەی دواڕۆژی سەرکەوتن ئەوان بە تەوازوع و هەژاری ژیانی کولەمەرگی خۆیان دەبەنە پێش و تەنانەت باسی قارەمانێتی و فیداکاری خۆیشیان لە ڕۆژە سەختەکانی سەردەمی شۆڕش ناگێڕنەوە. ئەوەیشیان بۆ ئەم نەشیاو و فشەکەرانە جێ هێشتووە کە بە هەزاران لاپەڕە بە پارەی ئەم خەڵکە هەژارە بە فشە و درۆ هۆنینەوەی داستان بۆ خۆیان تۆمار بکەن و بە چەواشەکاری دەرخواردی نەوەی نوێی بدەن ئەمە تەنیا تایبەت بە کوردستان و شۆڕشەکانی ئێمە نەبووە و نییە ئەگەر سەیرێکی مێژووی وڵاتێکی وەک فەڕەنسا بکەین دوای ڕوخانی پاشایەتی و حکمی شۆڕشگێڕی بە سەدان داستان و ڕووداوی وەک ئەم کاکی گروهبانەمان بۆ وێنا دەکات بەداخەوە ئێمە زۆر کەم دەرسمان لە مێژووی ئەم وڵاتانە وەرگرتووە و هەر ئێستا خەڵکی باشووری کوردستان دوای ساڵانی ساڵ لە شۆڕش کەوتوونەتە دەسەڵاتداری و حوکمی خۆماڵی، ئەوەتا لە هەموو کەلێن و قوژبنەکانی ئیدارەی دەسەڵات بە سەدان و هەزاران نەشیاو و شارلاتانی وەک ئەم کابرایە دەبینین ڕۆژانە خەریکی مل ئەستورکردن و خوێن مژینی خەڵکی فەقیر و هەژار و ستەمدیدەی ئەنفال و هەڵەبجە و پێشمەرگەی فیداکارن. مەرجی بوون بە کۆمەڵە. بۆ ئەوەی ببیتە ئەندامی کۆمەڵە دەبوو لە دەیان بوارت دابا و دەیان جار هەڵیان دەسەنگاندیت، دەبوو پێشتر دوو ئەندام داوای پێش عزوی یان بەرئەندامیت بۆ بکەن. بەڕاستی زۆربەمان بیرمان لەم شتانە نەدەکردەوە. بە تایبەت جیلی خۆم و هاوڕێ و هاوتەمەنەکانم ئەوەندە سەرخۆش و شەیدای خەباتی پێشمەرگایەتی بووین بەبێ هیچ تەماح و خۆ پێگەیاندن وەک سەربازێک تەنیا چاومان لە دەمی بەرپرسەکانی کۆمەڵە بوو کە ئەمر بکەن و ئێمەیش جێبەجێی بکەین سەرانی کۆمەڵە هەر وەک ساڵانی زەمانی شا لە کەشوهەوای نهێنی و پۆلیسیدا بوون و متمانەیان زۆر کەم بەم خەڵکە فیداکارەی خۆیان دەکرد بازنەیەکی داخراوی خۆیان وەک بنەماڵەیەک هەبوو زۆر زەحمەت بوو خەڵکی تر لێی وەژوور بکەوێت هاوڕێمان هەبوو ئامادە بوو بچێتە زاری شێرەوە خەڵکیان بۆ بکوژێت و شەڕی دنیایان بۆ بکات بەڵام لە لای سەرانی بنەماڵەی کۆمەڵە بۆی نەبوو ببێتە ئەندام و لەباری ڕۆتبەی تەشکیلاتی هەر پێیان دەگوت هەوادار کەس گوێی پێ نەدەدا ئاخر کاکە ئەم کەسە هەموو کارێک بۆ کۆمەڵە دەکات و هەموو ژیانی خۆی و بنەماڵەکەی لە خزمەت کۆمەڵە ناوە بۆچی نابێت وەک ئەندامی کۆمەڵە حسێبی بۆ بکرێت نمونە شەید سولەیمانی بلووری کوڕێکی چالاک و دڵسۆز و وەفادار هەموو ئەندامانی ماڵەوەیان تەنانەت بە دایک و باوک و هەموو خوشک و براکان پێشمەرگە و چالاکی کۆمەڵە بوون هەتا بڵێی لە ناو خەڵک و لاوان و بگرە ژن و پیاوانی بەساڵداچوویشدا خۆشەویست و جێی ڕێز و حورمەت بوو، ئەگەر بڵێم خەڵکێکی زۆری شار بە بۆنەی سولەیمانەوە بووبوونە کۆمەڵە لە ڕاستی لام نەداوە. خەڵک پێیان وابوو سولەیمان لە هەرە گەورەکان و بەرپرسی باڵای کۆمەڵەیە، شەو و ڕۆژ خۆی و ماڵەوەیان لە خزمەتی میوان و پێشمەرگە و بەرپرسانی کۆمەڵەدا بوون، لەوپەڕی قارەمانێتی و شەڕی قورس وەک یەکەم شەهیدی سەنگەر لە ناوچەی مەهاباد شەهید بوو کەچی ڕۆژنامە و خەبەرنامەی کۆمەڵە نووسی بووی سلەیمان بلووری هەواداری کۆمەڵە شەهید بوو بەڵام خەڵکی شار بە سەرکردایەتی کۆمەڵەیان دەزانی یان تێکۆشەرێکی گەورەی وەک حسێن سوهیلی مهندسی کانزایی لە زەمانی شادا لە بنەماڵەیەکی ناسراو بە هەموو تواناوە و بەو پەڕی تەوازوعەوە پێشمەرگەیەکی سادە بوو پێیان ڕەوا نەدەدیت گۆڤارێکی ناوخۆ بە ناوی مەشعەل چەند لاپەڕە بوو هی ناوخۆی ئەندامان بوو پێی بدەن بیخوێنێتەوە، چونکە نە ئەندام بوو نە بەرئەندام، یان کاک خەلیل بلوریان نابیغەیەکی سەردەمی خۆی بوو، لە زانکۆی عیلم و سەنعەتی تاران یەکەم و باڵاترین زانکۆی ئێران بە نمرەی باڵا لە زەمانی شادا دەرچووبوو، چەند ساڵ لە زیندانەکانی شادا بوو، بە جلوبەرگی خۆی هاتبوو، بووبوو بە پێشمەرگەیەکی سادەی کۆمەڵە، بە هەموو بەرپرسانەوە دژایەتیان دەکرد و دەیانگوت مەحفلگەرایی، واتە تەکەتول دەکات، هەموو مەحفەلگەراییەکەشی ئەوە بوو، ئێمەمانان و پێشمەرگە نەخوێندەوارەکانی ناو مەقەڕی شاری لە شەوانی درێژی پایز و زستاندا کۆدەکردەوە و کتێبی پێ دەخوێندینەوە و فێری شیکردنەوە و دەقە مارکسییەکانی دەکردین ڕۆژێک بە منیان گوت تۆ ئەوە داوای بەرئەندامیمان بۆ کردویت کەچی شەوانە لە مەقەڕ گوێ لە خەلیل دەگریت هەرچی گوتم و کڕاندم نەچوو بە مێشکی دێهقانی کاکی بەرپرسی کۆمەڵەدا لە مەهاباد واللە وبیلا تەنیا کتێبمان بۆ دەخوێنێتەوە و شی دەکاتەوە لە هەموومان کۆمەڵەترە و ئەو شایەنی ئەندام بوونە نەک من و تۆ نەچوو دەمێشکیەوە و ئیلا و بیلا سوور بوو لەسەر قسەی خۆی خەلیل کار بۆ خۆی دەکات نەک بۆ کۆمەڵە گوتیان بۆ ئەوەی تۆ داوای بەرئەندامیت بۆ کراوە و دەبێ ڕەفتار و ئەدا و ئەتواری بۆرژوازی لە خۆت دوور بکەیتەوە یەڵا بڕۆ بۆ بەردەسوور لە سنووری عێراق و دروستکردنی زیندانی مەرکەزی کۆمەڵە بۆ مراندن و لەناوبردنی خووڕەوشتی بۆرژوازی هەرچی هاوارم کرد قەرارە حوسێنی برام لە سویدەوە بگەڕێتەوە و لەمێژە نەمدیوە. با چەند ڕۆژ لەگەڵیدا بم و ئەو دەبێت زوو بگەڕێتەوە. فایدەی نەبوو. کە زانیان چاوەڕێی حوسێنم، ئەوەندەی تر داواکەمیان پێ بە ڕەوشتی بۆرژوازی بوو، گوتیان مادەم وایە هەر دەبێت بچیت و ئەم شتانە لە خۆتدا بکوژی. ئەڵقەی سێزدەی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنورە ژێر پێخراوەکانتان پێشکەش کرا. ڕێز و خۆشەویستی ڕیاز کاکە لە کەناڵی بەزمی حزور لە یوتوب قبوڵ بفەرموون تا ئەڵقەیەکی دیکە بە خوای گەورەتان ئەسپێرم هەر شاد و سەرکەوتوو بن خوا